وەکو دانیشتوان و نوێژخوێنانی ئەم مزگەوتە و شارۆچکەکەمان و تێگڕای جەماوەری کوردستان کە دەنگی ناڕەزایی و ئیماندارانەی خۆمان بەرز دەکەینەوە دژی هەر دژایەتیەک و سوکایەتی و بێئەدەبیەک کە بەرامبەر بە پێغەمبەری ئازیزمان صلی الله علیه وسلم لە هەر شوێنێکی ئەم سەرزەوێ بکرێ ڕوحمان فیدات بێ ئەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم قسەی ئیمامی ئەبو بەکرە کاتێک کە جەنازەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم لە غورفەکەی خاتو عائشە داندرابوو پەردەیەکی سپی بەسەرا هەڵکێشرابوو ئیمامی ئەبو بەکر لە دەرەوەی شار بوو کاتێک گەڕایەوە هەواڵی کۆچکردنی خۆشەویستیان پێدا چووە سەر جەنازەی پیرۆزی و لە سەری لادا و نێوچەوانی ماچ کرد و فەرمووی، ڕووحی فیداکە یا ڕەسوول اللە، ڕووحم فیدات بێ ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم. دوای هەزار و چوار سەد و ئەوەندە ساڵە لەسەر هیجرەت و وەفاتی تۆ ئەی خۆشەویستی خوا، ئێمەی ئوممەتیشت وەکوو ئەبووبەکری هاوڕێت، دەڵێن ڕوحمان فیدات بێ ئەی خۆشەویستمان ئەی ئەو کەسەی لە ژیاندا بەردەوام هەر بەخشیت ڕۆژێ دەستی وەرگرتنن نەبوو ئەی ئەو کەسەی کە ڕەحمەتت ناوبوو خوا فەرمووی بالمؤمنین ڕەئوف ڕەحیم ڕۆژێک لە ڕۆژگاری ژیانتدا بە مسقاڵە زەڕەش زەحمەتت بۆ کەس نەبوو ئەی ئەو کەسەی کاتێک کەوا هاتیە دنیا لەگەڵ هاتنتدا عەدالەت و دادپەروەری شەریعەتت بوو حەلی گرفتی خەڵکی و چارەسەری موشکیلەکانی خەڵکی عیبادەتی شەو و ڕۆژت بوو ڕۆحمان فیدات بێ ئەی ئەو کەسەی کە لە مناڵیا مانای یەکسانیت دەزانی کاتێ خاتوو حەلیمەی دایەنت مەمکی چەپیشی خستە ناو دەمت توخنی نەکەوتی بە دەمت بۆ برا شیریەکەت بوو خەمت ئەر لەو زەمەنەدا کە مناڵ بووی مناڵان دەیانگوت وەرە گەمە و یاری بکەین دەتفەرموو ئەنا لەم ئوخلەق لهذا من بۆ ئەوە دروست نەکراوم ژیانم گاڵتە و گەپ بێ من خەم و هەممی ئوممەتێکم لەسەر شانە ڕوحمان فیدات بێ کە هەموو ژیانت بێ ئیسراحەتی بوو لە پێناوی ئیسراحەتی مرۆڤایەتیدا هاوسەنگەرم سەردەمی نوستنی محمدی هاوسەرت بەسەر چوو تازە من پشووم ڕۆی من خەمێکم لە کۆڵە بۆوەی خەڵک ئیسراحەت بکا و بێخەم بێ ئەی ئەو کەسەی لە ئەوجی دەسەڵاتە بیرت لە تۆڵە لە کردنەوە لە هیچ دوژمنێکت نەکردەوە ئەو خەڵکانی شاربەدەر و تفباران و بەردبارانیان کردی کە بە زەلیلی هاتنە بەردەستن لە فەتحی مەکەدا کە ئەگەر دەسەڵاتدارێکی دنیایی و پاشا و مەلیک بوویتایە هەموویانت دەکوشت ئەوە پشتمە و هەڵی دەکەم، ڕۆژێ جەڵدە و قامچیم لە پشتی هەر کەسێ داوە بابێ تۆڵەم لێ بکاتەوە. سڵاوەتی خوا لەسەر ئەی ئەو پێغەمبەرە ئازیزەی کە میللەتت فێر کرد مافی خۆیەتی کاتێک کە ناڕازی بوو لە حکومەت دەنگ بەرز کاتەوە. پێش تۆ کەس نەیدەتوانی بە ڕووی دەسەڵاتداراندا دەنگ بەرز کاتەوە و لە ملی دەدرا. بەڵام پیاوێکی بیابان، پیاوێکی ئەعرابی بیابان نشین، بێ دەسەڵات، بێ ماڵ، مناڵ زۆر، گیرفان بەتاڵ، دڵ پڕ لە خەم، کاتێک کە وەکو پێویست تۆ ناناسی ئەی خۆشەویستی خوا، دێتە لاتەوە و پێت دەڵێ، یا محەممەد! هل هذا ما هل هذه هذا المال مال الله ام مال ابيك پێم بڵێ ئەم ماڵە ماڵی خوایە یان ماڵی باوکتە بۆ بەشی من نەدراوە هاتوە جارە چاوەڕێ ناکا میلەتێکی بێ سەبرە ئیمامی عومەر فەرمووی با دەمی ئا ئەم نەفامە بگرم بەرامبەر بە پێغەمبەری خوا لە جیاتی بڵێ یا رسول الله یا محمد ئەی محمد زۆر بە بێ ئەدەبانە پێغەمبەر فەرمووی دعه یا عمر وازی لێ بێنە ئەی عمر ان لصاحب الحق مقالا خاوەن حەق بۆی هەیە دەنگ بەرزکاتەوە ئەوە هاوڵاتیە ئەوە مناڵی برسیە ئەوە گیرفانی بەتاڵە ئەوە دڵی پڕە ئەوە نەخۆشە ئەی دەبێت ڕوو لە سەرکردەکە و بڵێ ئەم ماڵە ماڵی باوکت نییە والله ڕاست دەکە ئەم ماڵە ماڵی باوکی محەممەد نییە ئەوە خەزێنەی خوایە لەسەر زەویدا بۆ ئەو خەڵکەیە ئەو زەمەنەی کە ئێستا خەڵک دڵە دیموکراسی و مافی مرۆڤ وەرە کام سەرکردە میللەت ئاوا چاوە دەست بخاتە چاوی و قسەی وای پێ بڵێ لێی قبوڵ دەکا داوای حەقی خۆت بکەی دەڵێ دەستت لە پشتەوەیە بەڵام پێغەمبەری خوا فەرمووی وازی لێ بێنن ئەوە خاوەن حەقە با قسە بکا با کەف و دڵی خۆی دەرببڕێ ئەو ماڵە ماڵی باوکی محەممەد نییە هی ئەو خەڵکەیە ئەی ئەو پێغەمبەرەی کە ئەمەت بۆ هێناین کە ڕێزی مرۆڤت ئەوەندە بەرز کردەوە بەردەوام بە سەحابەکانت دەفەرموو توخوا ئاگاتان لەوە بێ خوێن نەڕژێ زوال الدنيا كلها اهون عند الله من قتل رجل مسلم ئاگادار بن ئەم سەر زەویە بە هەموو خان و کۆشکەکانیەوە بەوەش کە لە ناخیایەتی بەو دەریا و زەریانەش کە لەسەریەتی هەر هەمووی وێران بێ هیچی چڵەجیایەکی شینی لەسەر نەمێنێ لای خوا ئاسانترە لەوەی موسڵمانێک بە ناحەق خوێنی بڕژێ ئەی ئەو کەسەی سڵاواتی خوا لەسەر ئەی پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم ئەی ئەو کەسەی کە ئامادە نەبووی جوێنێکی ناشرین نەک بە زیندوو بەڵکو بە مردوویەکی سەرسەختی دوژمنیشت بوترێ کاتێک کە ئەبو جەهل کوژرا عیکریمەی کوڕی دواتر موسڵمان بوو موسڵمانێکی زۆر بەحەق سەحابەکان دەهاتن و دەیانگوت ساڵی فڵان ئەبوو جەهلی لەعنەتی کوژرا پێغەمبەر صلی الله فەرمووی تو خوا لەمە دواوا مەڵێن بەس ئەبو جەهل هەر مەکەن وازی لێ بێنن چونکە دڵی عکریمە ئازاری پێ دەخوا هەر چۆنێ بێ باوکێتی ئەگە کافریش بێ تخوا چێ ڕێز ئاوا لە ئینسان دەگرێ ئەی فەرموو لا تسبوا الاموات هەر کەسێ مرد زمانتان لە ئاستیا داخەن کاریکاتەریان پێ مەکەن سوکایەتیان پێ مەکەن فیلمیان بە ناوەوە دەر مەکەن ئەوەی مردووە ڕۆی چونکە ئەو مردووە هیچی لەو جیوانە پێ ناگا لەو قسە ناشیرنانە بەڵام ئازار بە ئەحیا و زیندوانی دەگەیەنێ ئا نافەرمێ ئازار بە ئەولاد و خێزان و بنەماڵەی دەگەیەنێ بە هەر زیندووێک کە خۆشەویستی ئەو کەسەیە ئازار دەگا چاو لێیە پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم وشەیەکی پێ بوترێ هەرچی ئیمانداری خۆشەویستێتی ئازاری پێ دەگا لێی گەڕێ ئەو زەمەنە ئەو بڕیاری دا حەتا مردوو ئەگەر خراپەکاریش بێ نابێ لە دوای مردن باسی بکرێ چونکە زیندوەکان ئازاریان پێ دەگا چونکە فیتنەی لێ پەیدا دەبێ بەڵێ ئەی پێغەمبەری خوا صلی اللە علیە وسلم تۆ ئەو هەموو ڕەحمەتت پێ بوو کەچی لە یەکەم ساتە وەختی پێغەمبەرایەتیەوە دژایەتیت کرا بۆ بۆ پێغەمبەری خوا دژایەتی دەکرێ مسلمانان ئەمە پرسیارێکە حەق وایە لە خۆمانی بکەین خۆشەویستی خوا پرسیاری لێکرا بۆ دژایەتی دەکرێ فەرمووی لەبەرەوەی کاتێ نور هات تاریکی پێ قەڵسا کاتێک کە دەی فەرموو ئەی ئومەیە نابێ ئەم بیلالە کۆیلەی تۆ بێ بۆی هەیە خزمەتت بکە موچە وەرگرێ تۆ باڵادەستتر بی و ئەم فەقیرتر بێ بەڵام نابێ تۆ ئاغا بی و ئەو کۆیلە بێ ئەمەی دەوت ئەی فەرموو ئەبو جەهل بۆت نییە ڕیبا بخۆی پارە بدەی بە قەرز پارەی بەیتێ نییەتی وردە وردە قەرزەکەی لەسەر قورس کەی دوایی کە زانیت پارەکەی پێ نادرێتەوە بڵێ ئەم کچە جوانە لە جیاتی قەرزەکەت دەکەم بە کۆیلە ڕەقس و سەمای پێ دەکەم و عارەقی پێ دەگێڕم ئا ئەمەت بۆ نییە چونکە ئەوە مرۆڤە نابێ مرۆڤ لە جیاتی قەرز بدرێ ئەی فەرموو نابێ کچ زیندە بە چاڵ بکرێ کە ئەوان دەیان گوت مادام کچە بیخە بیرەوە دەی فەرموو ئەمە حەرام بوو نابێ ئەمە بکرێ واللهی ئەی پێغەمبەری خوا دەت فەرموو کون و عیباد الله ئیخوانا هەمومان با بەندەی خوای بووین و برابین برایەتی گەورە و بچووکی با هەبێ ئەگەر ڕێزت دەگرم وەکو برا گەورە بەزەیت پێما دێتە وەکو برا بچووک بەڵام کۆیلەت نیم عەبدی خواین پاشان برای یەکتر ئەی پێغەمبەری خوا تۆ ئا ئەمەت پێ بوو لەسەر ئا ئەمە دژایەتی دەکرای ئەم دژایەتیەش بۆ مەعلوماتی جەنابتان هەتا قیامەت هەر دەبێ کە ئەبو جەهل نەماوە نەوەی ئەبو جەهل هەتا قیامەت لەدایک دەبن و کار بەدەست دەبن کاتێ جوولەکەی پەیمانشکێنی بن و قڕەیضە و بن و نەزیر لە مەدینە نەماوە نەوەکانی ئەو جوولەکە و ئیسرائیل هەردەمێنن هەتا قیامەت لەبەر ئەوە ئەم دژایەتیە کە دوا دژایەتیان لە ئەمڕۆدا کە ئێمە قسەی لێ دەکەین فیلمی بەڕائەتی موسڵمانەکان بوو لە ئەمریکا کە حەمووی سەرتاپا کە درۆیە درۆکردن لەگەڵ ئەو ئەکتەر و هونەرمەندەش کە بەشداری فلیمەکەی کردووە بەڕێزان ئەم فلیمە کە ئەو کۆمەڵە خەڵکان هێناوە سەد پێنج ملیۆن دۆلار لەلایەن سەد ئەمریکی لەلایەن سەد جوولەکەی ئەمریکا وڵاتانی دنیاوە دەعمی مادی بۆ کراوە پێیان وتون ئێمە فلیمێک بەرهەم دێنین بە ناوی سەرکێشیەکان لە بیابانی عەرەبدا باسی عەرەب دەکەین کە کاتی خۆی چ سەرکێشیەکیان کردوە خۆ بابە ئیسلام مەدحی عەرەبی نەکردوە الاعراب اشد كفرا ونفاقا لە ئاەتەکانی قورئانی ئێمەیە واذا الموءودة سئلت قورئانی ئێمە لەبارەی عەرەبەوە تۆماری کردووە وتویانە ئێمە باسی پێش ئیسلام دەکەین لە بیابانی عەرەبیدا چۆن کز زیندە بەچاڵ کراوە چۆن ئافرەت زوڵمی لێ کراوە ئەمە مشکیلەیەکی نییە خۆ قورئانی ئێمە وەی باس کردووە هاتوون ئەو کەسایەتیەی کە دواتر لە دۆبلاژەکە ئەڵێ محەممەدی ناوە ناوی مستەر جۆرجە و پاشان قسەکان ئەکتەرەکان هەموو داوای یاساییان هەیە یەکێ لەوانە دەڵێ من وتم بە درێژایی ژیانم لە دۆبلاجەکە دەڵێ بە درێژایی ژیانم جەنگاوەرێکم نەبینیوە لە محەممەد دڕندەتر بێ ئەمەی بۆ زیاد کراوە ئەو هەر ئەو دوو کەلیمەی وتووە بە درێژایی ژیانم ئەم یەک ڕستەی پێ وتووە کەواتە خاوەنی ئەو فیلمە و ئەوانەی کە لە پشتێوەن درۆزنن لەگەڵ ئەو کەسانەش کە کاری هونەریان لەگەڵ کردوون حەق وایە نەک مسوڵمانان هەرچی هونەرمەندی دنیایە هەرچی شانۆکاری دنیایە دژی ئەم سوکایەتیە بە هونەر و هونەرمەند و سەقەتکردن و دەستکاریکردنی ئەمانەتی فیلم و دۆبلاژ ئەوانەش هەستن بڵێن ئەمانە دەستێکی تێکدەرن خیانەتکارن جا ئەو کەسەی دژایەتی محمدی مستەفا بکا سەر تا پای لەشی خیانەتە وتاری جمعەی ڕابردوو لە خزمەت جەنابتان و مسلماناندا باسی ئەوەمان کرد خوا خۆی بەڵێنی پاراستنی محمدی مستەفای داوە ئەی نەیفەرموو ئینا کەفەیناکە المستهزئین ئەی لە قورئانان لە ئاخر ئاەتەکانی قورئانا نافەرمێ ئین شانئەکە هو الابتر ئەی لە قورئانا نافەرمێت فەسەیەکفیکەهم اللە سورەتی بەقەڕە ئاەتی سەد و سی و حەوت بخوێنەوە ئەی محەممەد ئەو گاور و جوولەکانە کە بیمانت پێ ناهێنن نەک هەر ئیمان ناهێنن دانیشن دەکەونە دژایەتی و پڕ و پاگەندە و دیعایە بۆ کردنت بەڵام خوا دەفەرمێ من خۆم لە جیاتی تۆ دژایەتیان دەکەم و بەڵاکان لەسەر تۆ لا دەبەم ئەی خوا نافەرموێ فەئینەکە بیئەعیونینا لە سوڕەتی طور ئایەتی چل و هەشتا ئەی خۆشەویستم تۆ لە ژێر چاودێری ڕاستەوخۆی خۆماندای پێغەمبەری خوا لە ژێر چاودێری ڕاستەوخۆی خوای پەروەردگارایە فریشتەی ئەرز و ئاسمان دیفاعی لێ دەکا ئەو هەموو ئیماندارە پشگیری لێ دەکا بەڵێ ئێمە پێویستە بێدەنگ نەبین بۆ لەبەر قیامەتی خۆمان لەبەر ئەوەی لە سیرەی خۆشەویستا هاتووە یەکێ دەڵێ خوا پیشاندانی ناوێ وڵامی شعر بە شعر وڵامی نووسین بە نووسین ئەمەش پێغەمبەری خوا ئەمەی هێنایە کایەوە ئەینا جاران دەسەڵاتدار و سەرکردە لە مقابلی قسە پێوتنا کوژران مقابلی بوو ئەو فەرمووی وڵامیان بدەنەوە بە وشە کابراایەکی شاعیان هێنا عەبدوڵای کوڕی ڕەواحە هەندێک قسیدە و شعری گوت بۆ هەر جوێ ئەوان پێغەمبەر بەدڵی نەبوو پاشان کەعبی کوڕی مالیک شاعیر بوو هێنایان قسەکانی ئەویشی بەدڵ نەبوو ئەمجا حەسانی کوڕی سابت هات و فەرمووی نۆرەی منە زمانی دەرکێشا وتی ئەی پێغەمبەری خوا وەکو داسی دروێنە بزانە چۆن دروێنەیان دەکەم فەرمووی وازیان لێ بێنە ئەی ئەبوو بەکر نەسەبەکانیان پێ بڵێ ئاگادار بە وەکو داسی دروێنە پاکماڵیان مەکە ئەبێ زمانیش لە کاتی وتنا هەموو پاک و پیسێک نەپێچێتەوە بزانە ئەو کەسەی کە شعرەکەی بەسەرێمەدا وتووە کە هەجوی پێغەمبەری خوای کردووە تۆش جوابی ئەو بدەوە ئەمجا قەسیدەیەکی درێژە لە کۆپلەیەکیا حەسان فەرمووی هجوت محمدا فأجبت عنه وعند الله في ذاك الجزاء ئەی نەفام ئەی ئەو کەسەی کە هەجوو دژایەتی پێغەمبەری خوات کردووە بە شعر ئەوە من لە جیاتی پێغەمبەری خوا جوابت دەدەمەوە پێغەمبەری خوا لەوە بەرزترە خۆی قسە بەرامبەر بە تۆ بکا منی لاواز وڵامی تۆ دەدەمەوە و لە مقابلی ئەم شعرانەشا کە بۆ دژایەتی تۆی ناپاک دەیڵێم لای خوا ئەجر و پاداشتم هەیە واللهی هەموو خۆ پیشاندانێک هەموو خوتبەیەک هەموو نووسینێک هەموو شتێک کە لەسەر پێغەمبەر دەکرێ هەمووی ئەجر و پاداشتی خۆی هەیە ما نافحت عن الله ورسوله واللهی دڵنیابە جبریلی ئەمین ڕوح القدس پشتیوانتە و زمانت بە پاکی ڕادەگرێ هەتا ئەو کاتەی تۆ دیفاع لە خوا و لە پێغەمبەرەکەی بکەی هەتا ئێمە دیفاع لە خوا و لە پێغەمبەری خوا بکەین جوبریلی ئەمین و فریشتەی ئەرز و ئاسمان پشتیوانیمان لێ دەکەن و پارێزگاریمان لێ دەکەن ئێمەش لە وڵاتی کوردستانەوە بە زمانێک کە خوا بۆ خۆی پێی بەخشیوین کە زمانی کوردیە ئەوەی کە دەیڵێن بە زمان و بە لێو بەو بێدینانە دەڵێن وەکو حەسان جوابیان دەدەینەوە ئەوەی کە دەیڵێن بە زبان و بەلێو قسەی بێمانا و بوختان و جنێو هەر بۆ خۆتانە دوورە لە پێغەمبەر ئەو ڕەحمەتێکە بۆ هەموو بەشەر بێبەشن ئێوە لە شەرم و شکۆ دڵتان پڕ لە قین دەمتان پڕ درۆ محەممەد جوانە مێژووی ژیانی سپی وەک بەفر دەروون و گیانی ئێوەن کە شەیدا بە نێو تارمایی تاریک پەرستن دژ بە ڕۆشنایی بەڵام محەممەد خۆری ئاسمانە تریفەی سپی ماهی تابانە ڕەحمەتی جیهان چرای سەرزەمین لە نێو زوڵمەتدا بۆتە نوری ژین قوربانی دەکەین جانی قوربانی دەکەم جانی پڕ هیوام تا بیسەلمێنم خاوەنی بڕوام هەر کەسێ ڕۆحی خۆی بە قوربانی پێغەمبەر نەکا بزانێ کە ئیمانی نوقسانی هەیە و ناتەواوی هەیە ئێمەش لە وڵاتی کوردستانەوە ئەی پێغەمبەری خوا هەمومان وەکو حەسان سەربازێکی گیان فیدای ڕێبازەکەت و پاراستنی تۆین ئەی خۆشەویستمان ئێمە بۆچی دیفاع لەو پێغەمبەرە دەکەین خۆشەویستان کەسێک پێمان دەڵێ ئەمە ڕەمبێ بوترێ دەشڵێن باشە پێغەمبەرێک کە عەرەب بووە تۆی کورد لە کوردستانەوە بۆ لەسەری گەرم بووی خۆشەویستان ئێمە لەسەر خۆمان بەجوابین چونکە ئەو پێغەمبەرە سێ شتی بۆ ئێمە کردووە سێ سەربەستی سێ سەرفرازی سێ سەلامەتی بە ئێمە بەخشیوە بە تەعبیری قورئانی وسلام علیه یوم ولد ویوم یموت ویوم یبعث حیا بە لەدایکبوونی محەممەدی خۆشەویست بە ئیمانهێنان بەو ڕۆشناییە کە پێغەمبەری ئازیزمانە صلی الله علیه وسلم مسلمان سێ سەلامەتی هەیە سەلامەتی و سەربەرزی یەکەممان کە بەهۆی پێغەمبەری خوا و ئیسلامەوە دەستمان کەوت لە کاتی لەدایکبوون و بوونماندایە ئێمەی مسلمان لە خوا بەزیاد بێ بەڕێزان شەریعەتی ئەو محەمەدە پێی بەخشیوین کە دایک و باوکمان بە نیکاحی شەرعی لە یەک مارەبڕاون بە حرمەت و ڕێزەوە لە دەرگای ماڵی باوە گەورەمان دراوە کە باوکی دایکمانە ئایدزاوی نین لە پیاوە و ژنێکی ئایدزاوی داڕزاوی دەغەزاو لە دایک نەبووین چونکە مسلمانین ئەوە فەزلی دینە وەڵاهی فەزڵی دینە کە دەزانی باوکت کێیە باپیرت کێیە حەو پشتت کێیە دایکت ناوی دایکی دایکت باوکی دایکت هەمووی لەسەر پێناسەکەت تۆمارە ئەگەر دەڵێی جامە چ غەریبێکی تێدایە پێت دەڵێم لە وڵاتێکی پێشکەوتووی وەکو بەریتانیادا لەو وڵاتەدا کەوا بەریتانیای عوزمانی جاران پێوتراوە مقابلی ئەمریکایە ئا لەو وڵاتەدا من یەک ئامار بە جەنابتان دەڵێم کە جێگەی سەرسوڕمانی ڕەنبێ تۆی موسڵمان بێ ئەوە ئیسلام ئەوەی بە تۆ بەخشی لەو وڵاتەدا کوڕ و کچ بە یەکەوە ڕادەبوێرن دەچن لە ژوورێکا بە یەکەوە دادەنیشن کەس ناڵێ بۆ وا دەکەی جاری وایە چەند مناڵیان دەبێ ئەگە حەزیان لێبوو دەیکەن بە نیکاح چەند مناڵی بۆ ئەمجا دەچێتە لای حاکم علام دەردێنێ ئەگەر یەکتریان بەدڵ نەبوو ئەو بۆ شوقەیەک و ئەویش بۆ شوقەیەکی تر و بۆ لایەکی تر ئەو مناڵانە یان دای دایکیان دەبن یان لای باوکیان ئەمجا دوایی باوک هەر لێیان ناپرسێتەوە دایک هەر لێی ناپرسێتەوە ئەمانە پێیان دەڵێن مناڵی یەک باوان وەرە بە دوو ملیۆن منداڵ دە وڵاتی بەریتانیا کە بە ئینگلیزی پێیان دەڵێن سینگڵ پارێنت سینگڵ پارێنت واتە ئەو مناڵەی دایکی دیارە بەس نازانێ باوکی کێیە باوکی دیارە نازانێ دایکی ناوی چییە سنگل پارێن دوو دانە ملیۆن کەس لە بەریتانیا لەو وڵاتە زلهێزەدا بێ دایکە یان بێ باوکە بە شانازیشەوە دەڵێ کوڕی چیە دەڵێ تەسکەرەکەم بە ناوی دایکمەوە چونکە نازانم باوک دایکم لە کام ڕەفیقی خۆی گرتوێتی کاتی خۆی من نازانم لە کامیان هەر شەرمیش ناکا ئینسان کە دینی نەما شەرم و حەیاشی نامێنێ ئەوە بە یەقینەوە چەند خەڵکەیە ناوی دایکی لەسەر تەسکەرەکەیتی بەڵام باوک نییە وەکو ئێرە نییە لە هەردوو دیوەکە تۆمار کرابێ و حەوت پشتت دیار بێ ئەوە بەرەکەتی ئەو نیکاحە شەرعیە کە محەممەدی مستەفا صلی الله علیه وسلم بۆی هێناوی لە کەناڵی بی بی سیدا کەناڵی بی بی سی لە ئەرشیفی لە ئەنتەرنێت تەماشای کەن. خوشک و برایەک دوو کچ و کوڕێکیان هێنا لە دوای ئەوەی کەواویستویانە بە نیکاحێکی صحیح بە یەک بگەن و خێزان پێکەوە نێن پشکنینی خوێنەکانیان بۆ کراوە هەروەکو لە هەموو جیهاندا هەیە دوایی دەرکەوتووە ئەم کچ و کڕەکە دەیانەوێت زەواج بکەن ببنە ژن و مێرد هەر یەکان لە لایەک یەکتریان دۆزیوەتەوە ئەمانە خوشک و بران ئەمانە هەر لە یەک سکا لەدایک بوون دوانەیەکی یەک سکن بەڵام کاتی خۆی کە دایک و باوکیان بە هاوڕێیەتی بۆی فرێند و گێڕڵ فرێندێکی گرتووە ئەم منداڵیان بۆ بەسکێک ئافرەتەکە دوانی بووە کچەکە دراوە بە یەکێک و سۆشیال بەخێوی کردووە دوای پیاوێک هەڵی گرتوێتەوە کوڕەکەش لای یەکێ بەخێو کراوە گەورە بوون و جامیعەشیان تەواو کردووە کە ویستویانە زەواج بکەن لە فەحسی خوێنا دەرەکەوێ ئەمانە خوشک و برای یەکسکن هەتا ئێستا نازان دایک و باوکیان شێویان ئەمانە خوشک و بران بەڕێزان ئەو خەڵکەی کەوا معجیبە بەو ئەوروپایە من ناڵم بە تەکنەلۆژیاکەی نا بەڵام ئا ئەمە ڕەوشت و ئەخلاقەکەیەتی ئەگەر پێغەمبەری خوا هیچی بۆ ئێمە نەکردبێ ئەوە ئەوەی بۆ ئێمە کردووە کە باوک و دایکمان دیارە ئەی خۆ ئەوە لای ئێوە جەنابتان ڕەنبێ زۆر ئاسایی بێ کە لە وڵاتی ئەڵمانیاوە بڵاو کرایەوە زۆر بەمان بیستومانە ژن و پیاوێک دوای دە ساڵ تەمەنی هاوسەرگیری دوو مناڵیان دەبێ مناڵەکان بە نوقسانی لەدایک دەبن و دەمرن لە حەمل بوونی سێیەم جاری خێزانەکەیدا کابرا ژنەکەی دەباتە لای دکتۆرێک لە ئەڵمانیا ئەڵێ بۆی فەحسی بۆ بکەین و بزانین بۆ ئەم مناڵانە بە نوقسانی لەدایک دەبن و هەموو لەشیان ئاوەزدی زڵکە و گڕوێ بوون و گول بوون دواتر دەمرن ئەڵێ پێویستە پشکنینی دی ئێن ئەی بۆ خوێنەکانی هەردووکتان بکرێ کاتێ پشکنینیان بۆ دەکەن ئەمانە خوشک و بران لەبەرەوەی کە لە ئیسلامدا حرامە خوشک و برا نابێت نزیکی یەکتر بکەوێتەوە و نیکاح لە بینیاندا حرامی مؤبدا چونکە مناڵ لە ڕووی زانستیەوە ئاوای لێ دێ حتا ئەو بێدینانە گەلێ نەفامن لە ڕووی جەنابتان کە هەبووە وتوێتی باشە خوشکی و برا بۆ دەبێ لە یەک حەرام بن هەر کوڕ و کچ نین هەر ژن و پیاو نین ئەوە لە بەراوەیە ئەو مناڵە ئاوا گڕ و گوڕێ دەبێت کە لە خوشک و برا لەدایک بێ بەڵێ کاتێک کە ئەم دوانە سەیری کە ئینسان دینی نەما وتیان زۆر چاکە لەمەودوا ئەو مناڵەش لەبار دەبەین حەملی سێیەم مەنعی مناڵبوونی کۆتاییش دەکەین بەڵام لە یەک جیا نابینەوە هەر وەکو ژنومێر دەمێینەوە چونکە ئێمە یەکتریمان خۆش دەوێ ئەوە لە وڵاتی مسلمانان قبول نییە کێ ئەو حیا و حرمەتەی فێری ئێمە کرد ئەوە محەممەدی مستەفا صلی الله علیه وسلم بەڵێ پێغەمبەر ئەوەی بۆ ئێمە کرد دکتۆرە نەزاکەت حوسێن ئەمە ناوی دکتۆرەیەکی خۆمانە خەڵکی سلێمانیە لە بەریتانیا لە شاری مانجستەر مامۆستا لە دووەم شاری گەورەی بەریتانیا ئەوە قسەی کابرایەک نییە کە لەوێ پیرێژنیش پێوە هاتبێتەوە ئەوە قسەی کەسێکە کە ئوستازی جامیعەیە لەوێ ئەو خوشکەی ئێمە ئەو دکتۆرە نەزاکەت لە یەکێ لە پەیجەکانی خۆیان لەسەر فەیسبوک نووسی بووی لەگەڵ ئافرەتێکی دکتۆرەیە دانیشتم کە لە هەمان جامیعە مامۆستایە لە کۆفیەکە قاوەیەکمان بەیەکەوە خواردەوە پێم وت ژیانی ئافرەتی بەریتانی و ئەوروپیت بە عام چۆن دێتە بەرچاو وتی وەڵڵای من بەدبەختترین ئافرەتم لە چواردە ساڵییەوە من دەخوێنم و کار دەکەم لەگەڵ دەیان کوڕی گەنج و جوانا بەدڵی خۆم ڕامبواردووە چونکە ئافرەتێکی زۆر جوان بووم بەڵام کاتێ تەمەنم بوو بە دەوری چل ساڵ و جوانەکەم لەدەستدا بەو شادە گەورەشەوە هیچ کەس لای لێ نەکردمەوە ئێستا بە تەنها لە شوقەیەکا ژیان بەسەر دەبەم خۆزگەم بە خۆتان ئەڵێ ئەو ئافرەتی ئوستازی جامعە وتی خۆزگەم بە خۆتان ئافرەتانی موسڵمان کە دەزانی مێردت هەیە مناڵت هەیە حەیات هەیە حرمەتت هەیە ژیانت هەیە من خۆ هیچم نییە هەمووم لە دەستدا بە ڕابواردنێکی کاتی خوشکانی بەڕێز وەفادار بن بۆ پێغەمبەری خوا صلی سەلەم کە ئەم خێزانە حەڵاڵە کە دەزانی مێرد برا باوەک مناڵ کچ کوڕ ئەوە پێغەمبەری خوا ئەو دینداری بۆ بەجێهێشتین ئەوە ئەوە فەزیلەتی ئەو خۆشەویستەیە دووەم خاڵ کە لەدایک بوونمان بە سەربەرزییە، ژیانمان پڕ عیززەت و حەیایە، بنەماڵە و وەچەمان دیارە، مردنمان بە سەربەرزییە. کاتێک کە دەمرین لە شوقەیەکا بۆگەن ناکەین شارەوانی فڕێماندا. ئەوها دینداری کە کز بوو لە وڵاتی ئێمە خانەی بە ساڵاچوان پەیدا بوو، لە کوردستانا ئەوە نەبوو تا دینداری بەهێز بوو. پیرێژنێک بیست کوڕە زا و کچە زا و کچە زازا بە دیاریەوە دەبوون تا ڕوحی دەردەچوو یەک مانگ خەڵک نەدەچووە سەریش پیرەمێردێک دە ساڵ لەسەر جێگا خەڵک بەخێوی دەکرد وەکو بیلبیلەی چاو بەدەست خاوێنی دەکردە وەکو مناڵ هێشتاش کە دەمرێ بۆی دەگری قڕ دەپێوێ بۆی هێشتاڵە خۆزگە ماڵەکەت تاریک نەکرمایەوە بەجێن نەهێشتایە ئەوە ڕەحمەتی ئیسلامەتە کە بۆگەن ناکەین کە فڕێ نادرێین کە ڕێزمان دەبێ زیندووبوونەوە لە دوای ئەم مردنە هەیە مەیدانی مەحشەر و لێپرسینەوە ئەبێ هەبێ نابێ ژیان چوار ڕۆژ بێ لەو ڕۆژەدا پێغەمبەری خوا فریامان دەکەوێت کە شەفاعەت بۆ ئوممەتەکەی دەکا هەر کەسێ دڵسۆزی پێغەمبەر بێ بەیعەت نوێکەنەوە لەگەڵ ئەو خۆشەویستە بۆی شەفاعەتی ئەو خۆشەویستە بەدەست بێنین ئینشاءاللە چونکە شەفاعەتی پێغەمبەر بۆ ئیمانداران چەسپاوە وەڵڵای ئێمە کار و کردەوەیەکمان نییە بەداخەوە کە شانازیەکی پێوە بکەین لە لیقای خوادا ئیلا ئەوەندە هەیە خوامان خۆش دەوێ مناڵیان شوێن دەخست ئەو کابرایە شێتە گوێی لێ مەگرن ئەخ زۆر ناخۆشە خەڵک پێ دڵێ شێتە ئا کەسێ پێ بڵێن نەخۆشی دەروونی تەگە هیچ عەیبەیەک نییە ئینسان دەروونی تووشی نەخۆشی دەبێت لە وڵاتی ئێمە خەڵک پێی ناخۆشە دەڵێت با خۆی نەزانێت پێی مەڵێن نەخۆشی دەروونیتە دەی ئەگەر خۆت بە گوێ خۆت گوێ لێ بێ خەڵک پێ بڵێن شێتە تەمەنت چل ساڵ بێت لە ئەو پەڕی ڕاستگۆیدا خەڵک پێ بڵێن شێتە بێ چ ناڕەحەتێک بێ خوا وڵامی دایەوە ئەی محمد صلی اللە سەلەم نون والقلم باسی قەڵەم و دێڕی نووسین و تەکنۆلۆژیا و زانست و پێشکەوتن لە بواری عیلما لە ئاخریشەوە فەرمووی تۆ گوێ مەدە ئەوانە تۆ ئەو پەڕی پلە و پایەت هەیە بەوەی پێغەمبەرایەتیەوە لای خوا و ئەجر و پاداشتی گەورە لە قیامەتا وەردەگریەوە و تۆ لەسەر گەورەترین ڕەوشت و ئەخلاقی جوانی دوو شتی باس کردووە لە پێشەوە عیلم لە دواوە ئەخلاق لەگەڵ ئەو کەسانەی کە پێیان دەوت شێتە ئەمە دەرسێکی گەورەیە قورئان فێرمان دەکا ئێمەی موسڵمان بەداخەوە جارێک گوێم لە مامۆستایەک بووی گوی مقاتعەی ئابووری ئەمریکا بکەین برای مە دەرزێکمان پێکون ناکرێ تۆ هیچ علمێکت پێ نییە هەموو لەوێوە بۆ دێ ئەوەی دەیخۆی ئەوەی لەبەری دەکەی ئەوەی کەوا قسەی پێ دەکەی ئەوەی کە ڕسمی پێ دەکەی ئەوەی تەلەفۆنی پێ دەکەی هەمووی ئەوە تۆ علمێکت پێ دەست نەهێناوەتەوە لەبەر ئەوە ئێمەی موسڵمان لە دیفاعکردن لە پێغەمبەر صلی الله علیه و سلم واجبە خوێندکارانمان پەنا بۆ عیلم بەرنەوە کێ زیاتر عالم بێ ئەوە زیاتر لە خزمە دینی پێغەمبەرا بووە نون والقلم وما یسطرون پاشان بە ئەخلاقی جوانمان من بەم پەیامە دەدەم بە خەڵکانێکی موسڵمان کە لە ئەوروپان بە تایبەت کوردی خۆمان کە زمانی ئێمە تێدەگەن ئەخلاقتان لەگەڵ ئەوروپیەکانی شا جوان بێ دکتۆرێک خەڵکی سلێمانی دکتۆرێک دەڵێ کاتێک کە لە ئەوروپا بووم لە وڵاتی نەرویج بووم دکتۆرەیەک دراوسێمان بوو خانوەکەمان بە تەنیشتێکەوە بوو من لە کۆمەڵێک موناسەبات ویادا پیرۆزبایی ئەوم دەکرد و لە موناسەبەتی موسڵمانان و جەژنی ڕەمەزان و قوربان و لەدایکبوونی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم هەندێ شریت و کتێبی تەرجمەکراوم دەدایە بە زمانی نەرویجی کە بۆ خۆی بیخوێنێتەوە خێزانیشم گەلێ جار لەو چێشتە کوردەواریانەی وڵاتی خۆمان کە لێی دەنا بۆ ئەوانی دەبرد ڕۆژێ خێزانم هەواڵی دامە کە سوپاس بۆ خوای پەروەردگار ئەو دکتۆرەیە موسڵمان بووە وتم لەوایە تەسیری ئەو کتێب و شریت و کاسێتانە بێ کە بە زمانی خۆیان منداومەتە لەبارەی ئیسلامەوە کە لێم پرسی و پیرۆزبایی موسڵمان بوونم لێ کرد وتی وەڵاهی بەهۆی ئەو حورمەت و ڕێزەی کە ئێوە لە ئێمەتان گرت لەم وڵاتە کێ قاپێ چێژ ئەدا بە کێ بەڵام خێزانی تۆ کێ شتی بۆ من هێنا فێری ئەو خواردنە خۆشانەی کردم سەیرم کرد ئەو بەهۆی موعیدەیەوە موسڵمان بووە نەک بەهۆی کتێبەکانی منەوە بەهۆی ئەو حورمەتەوە کەواتە ڕێزیان لێ بگرن لە خەڵکانی بێدینیش بە ئەخلاقی پێغەمبەر صلی الله علیه وسلم بانگەواز بۆ دین بکەین مامۆستا عمرو خالید دەڵێ کاتێک کە کۆلێجی بازرگانیم تەواو کرد لە میسر و چوومە وڵاتی بەریتانیا ساڵێک لەوێ کارم کرد دوو برادەری عەرەب لەگەڵ ئافرەتێکە ئێمە بە یەکەوە بووین کارمان دەکرد کاری بازرگانی کاتێک کە ئافرەتێکی بەریتانی هاوکاری ئێمە بوو ئێمە فێر بوو بووین ئەگەر ئەومان لەگەڵا بووە بە ئینگلیزی قسەمان دەکرد کە ئەو بڕۆیشتا بە عەرەبی قسەمان دەکرد ڕۆژێ هەستی بەمە کرد و پرسی بۆچی کە خۆتان بە تەنیان بە عەرەبی قسە دەکەن کە چاوتان بە من دەکەوێ من دێمە مەجلیسەکە و یەکسەر دەیکەنەوە بە ئینگلیزی وتمان پێغەمبەری خوا صلی الله دەفەرمێ حەرامە دوو کەس یان سێ کەس بێگانەیەکیان لە ناوا بێ و لە زمانیان حاڵی نەبێ بە چرپەچرپ قسە بکەن و ئەو لە شت تێنەگا و دڵی کرمێ بێ کاتێک کە تۆ دێی دڵی نەوەکو خوا نەخواستە لە دڵیا قسەیەک بێ بۆیە بە ئینگلیزی قسە دەکەین کە تۆش لە ناوماندانی مافی خۆمانە بە زمانی خۆمان قسە بکەین وتی، بەڕاستی ئەو پێغەمبەرەی ئێوە ڕەمزی ڕێزگرتن بووە لە مرۆڤ، تەنانەت قبووڵی نەکردووە ئازاری دڵی کەسی سێیەم بدرێ کە دووان بە چرپە بەیەکەوە قسە بکەن. ئەڵێ، شەش مانگ دوای ئەوە، بە بەرەکەتی ئەم هەڵسوکەوتەوە ئافرەتە موسڵمان بوو لەخوا بەزیاد بێ بە ئەخلاقی بەرز، بە عیلم و زانیاری ئێمە دیفاع لە پێغەمبەری خوا بکەین، صلی اللە علیه و سلم. خۆشەویستانم، بۆ دیفاع لە پێغەمبەری خوا ئەو شتانە بمرێنن کە بە بێئەدەبی دەکرێ. گۆڤارێکت چاوپێکەوت، سایتێک، کەناڵێک، سیدییەک، گۆڤارێک، ڕۆژنامەیەک پێغەمبەری خوا سوکایەتی پێکراوە تێیدا پێویست نییە تۆ بە هەموو کەڵکی بناسێنی بڵێ خەڵکینە سەیری فڵان سایت کەن فڵان فلیم کەن ئەو سیدە لەبەری کۆپی کەن ئەو گۆڤارە بکڕن ئەوە ڕیکلامە ئایا تۆ خۆت قبوڵتە کەسێک جوێنێ قسەیەکی ناشرین لە گۆڤارێکا لەسەر بنووسێ پێت بڵێ ئەو کەسەت پێخۆشە کە باسەکە دەمرێنێ یان ئەو کەسەی بە ناوی دڵسۆزیەوە دەچێ بە هەموو عالەمی دەگەیەنێ ئەو کەسەت خۆشتر دەوێت کە دەیمرێنێ لەبەرئەوە ئێمە نابێت ڕیکلام بۆ کوفر بکەین تازە ئەو فلیمە بڵاو بووە ئێمە قسەمان بۆیە لەسەری کرد و ویستمان ڕیسوای بکەین حەقیقەتی بۆ خەڵک دەرکەوێ بەڵام هەر شتێکی ئاوات بینی بۆ دڵسۆزی بۆ پێغەمبەری خوا لە شوێنی خۆی بێنە خۆمان لە سنەتی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم شارەزاکەین لە قورئان شارەزاترکەین خۆمان لەو ڕەوشتانە پارێزین کە پێغەمبەری خوا نەهی لێ کردوون موسڵمانی ئێمە دەبێ ئاگادار بێ ئەی پێغەمبەری خوا چەنە بە عاجزە بەو سوکایەتیانە سەد ئەوەندە عاجزە بەوەی کە موسڵمان ڕەفتارێک کا کە پێغەمبەر فەمووی لێم بێبەریە من غەشەنا فليس منا ئەوەی غەش لە موسڵمانان بکە لە کڕین و فرۆشتن و معاملەدا لە ئێمە بێبەریە پێغەمبەر ڕقی لێیەتی بڕیار بدە بازاڕمان پاک بێ ئەی نەیفەرموو من حمل علینا السلاح فلیس منا ئەوەی چەکمان دژ هەڵگرێ ئەوە بەڕاستی بەڕاستی ئەو کەسەی چەک دژی موسڵمانان هەڵگرێ ئەوە لە ئێمە نییە فەرمووی لەیس منا من خبب امرأة من زوجها لە من نییە و لە ئومەتی من نییە ئەو کەسەی ژنێک لە مێردەکەی هەڵگێڕێتەوە خوشکانی بەڕێز ی وایە بە زمانی چەند بەینی ژن و مێرد تێک دەدا وا ئەزانێ بەس ئەو کابرا ئەمریکیە پێغەمبەری خوای عاجز کردوە بە پێچەوانەوە پێغەمبەر بمەی تۆ عاجز ترە ئەو کەسەی زمانی لە فیتنەیا بەکار دێنێ زمانی لە تێکدانی بەینی ژن و مێرددا بەکار دێنێ دەزگیران و دەزگیران لەیەک دەکا ئەو پێغەمبەری خوا دەفەرمێ لە ئومەتی من نیە ئەی نەیفەرموو کاسیاتون عاریات دەبێ ئاگایان لە خۆیان بێ ئەو خوشکانی کە سەرپۆشیان بەسەرەوە نیە لە جیهانی ئیسلامدا وەڵڵاهی خوشکانی وامان هەیە لەگەڵ ڕێز و حورمەتمدا لەو ئەمریکیانە دژایەتی پێغەمبەر زیاتر دەکەن لە وڵاتی ئیسلامدا بەو جل و بەرگەی کە ئەو دەیدورێ و تۆ لەبەری دەکەی لەبەر ئەو خوشکانێک کە نیوەی سەرتان بە دەرەوەی لەشکەکە یەکجاری بێنە سەر نێو چاوانت ئەی ئەو کەسێک کە حیجابی زیاتری کە بە ئومێدی خوای پەروەردگار دیفاعی خوشکانمان بە حیجاب لەبەرکردن بە لەچکی باش لەگەڵ ئەوەشتا بە ڕەوشت و ئەخلاق لە ناخدا بەڕی سیفاتەکانی پێغەمبەری خوا و عائیشە و فاتیمە و خەدیجە بڕازێندرێتەوە ئەوە دیفاع لە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم دڵخۆشیش بن هەموو ئەو شتانەی کە خەڵکی پێی عاجزن لە خەڵکی موسڵمان لە پشتیەوە خێرێکی گەورە هەیە ئەم سوکایەتیە کە کرا بڕواتان بێ خوا خۆی حەکیمە جاری وایە یەکێک لە بانگەوازکارانی ئیسلام کوفر بۆ خۆیەتی ئەم ڕسمە دروست کرا ئەم فلیمە بڵاو کرایەوە هەموو ئەهلی ئیسلامیەکی پێگرت لەو ئەمریکایەوە تا ئەم کوردستانە خۆ پیشاندان کراوە ئەوە حەقی بەسەرەوە نەبوو فڵانکەس ئەمریکیە فڵانکەس کوردە ئەوە عەرەبە هەموو موسڵمانان سەلماندان ئێمە یەک بیر و باوەڕمان هەیە کە یەک دینمان هەیە دینی زیندوو کردەوە وەکو ئاوێکی من دوابوو هەژاندی چونکە ئاوەکە گە بمێتەوانێت بۆگەن دەکات بە بشڵەقێ جارجارە بشڵەقین هەموو زانایانی هاووتار کرد لەم کوردستانەدا لە هەموو جیهانی ئیسلامیدا وە چەند وتارێکە بەس لەسەر پێغەمبەر صلی قسە دەکرێت کە هیچ هێزێک نەبوو بتوانێ وەحدەتی وتارمان پێ ببەخشێ جا ئەوە نەیفەرموو ئەوە فڵان کەس دەروێشە ئەوە سەلەفیە ئەوە سۆفیە ئەوە فڵانە هەموو یەک مەنهەج هەموومان یەک بیر و باوەڕمان هەیە ئەگەر خیلافی ئارای مەزاهیبیشمان هەبێ ئەوە پێغەمبەر صلی الله علیه و سلم ئەم مەسەلەیە کۆی کردینەوە سێمیان منافق و مسلمانی لە یەک هەڵاوارد واللهی الحمدلله جنابتان اهل ایمانن کە دڵتان دەجۆشێ بە مەسەلانە ئەینا ئەهلی کوفر و منافقینیشمان هەیە هەر زەڕەیە پێش خۆش نەباسیشی بکەی لەبەرئەوە ئەهلی نیفاقیش دەرکەوتن هەرچی گۆڤار هەیە هەرچی فەزایی هەیە هەرچی سەتەلایت هەیە چی سایت و فەیسبوک هەیە لەسەر ئەم مەسەلەی پێغەمبەری خوا صلی شتی نووسیوە والله ئێمەی موسڵمان هەموو سەروت و سامانەکانمان بدایە نەمان دەتوانی ئەو ئیعلامە گەورە بۆ پێغەمبەری خوا صلی الله بکەین بۆ مژدە بۆ جەنابتان حتا وەکو دوێنێ و پێرێ سی هەزار نسخە بە زمانی ئینگلیزی تەرجمەی قورئان لە وڵاتی بەریتانیا تەوزیع کراوە لە هەموو سایتەکان تەماشاکەن زۆرترین کتێب لە ئەوروپا و ئەمریکا کە خەڵک لە مەکتەبەکانا داوای دەکا لە سەیتەکانا دەیەوێ بیبینێ کتێبەکانن کە لەسەر دینی ئیسلام نووسراون ئەوەندە باسی پێنج سەد سام کرا هەمووی دەیەوێ بزان ئەم محەمەدە کێیە سی هەزار نوسخە قورئان بەهۆی ئەم وەزعی فلیمەوە لە بەریتانیا تەوزیع کرا لەلایەن یەک خێرەو مەندەوە زۆرجار خوای پەروەردگار ئەم دینا محەمەدە خەریکە تۆزێ ناوی کز دەبێ هەر بە کوفر بۆ خۆی زیندوی دەکاتەوە ئەوە نیشانەی زیندوێتی ئەم دینەی ئێمەیە ئێمەش ان شاء اللە بەم قسانە بەم هەڵوێستانە مەوقیفی خۆمان دەردەبڕین و داواکارین کە خوای پەروەردگار لێمان قبوڵ کا و پێغەمبەری خوا لێمان ڕازی بێ و شەفاعەتمان بۆ بکا و دەڵێین یا ڕەبی خوا بە ڕەحمەتی خۆت ڕەحم بە هەموو لایەکمان بکەی یا ڕەبی خوا بە ڕەحمەتی خۆت ڕەحم بە هەموو لایەکمان بکەی خوا بەر شەفاعەتی پێغەمبەری ئازیز و خۆشەویستمان خەی یا ڕەبی خوا لەم ڕۆژە مبارەکەدا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری یا ڕەبی خوا شیفای نەخۆشەکانمان بۆ بنێری خوایە ڕەحم بە مردوەکانمان بکەی ئەو کەسانەی مردویان لێ مردوە دڵتەنگن یاڕەبی خوایە سەبوری بە دڵ و دەرونیان بدەی یاڕەبی خوایە ئەو خێزانانی کە ئاژاوەیان هەیە خوای ئیسلاحی حاڵیان بکەی ئەو خێزانانی مناڵیان نییە یاڕەبی ڕۆڵەی مسلمانیان پێ ببەخشی کە خزمەتکاری دینەکەی محەممەدی تۆ بێ محەممەدی مستەفای تۆ بێ ئەی پەروەردگار یاڕەبی مناڵی ساڵحیان پێ ببەخشی یاڕەبی خوایە هەر موسڵمانێک تووشی گرفت و کێشە و دووبەرەکی ببووە و خەڵکێک دەیەوێ ئازاری دا یاڕەبی خوایە لە شەڕی خراپەکاران بیپارێزی خوایە موسڵمانان لە شەڕی خراپەکاران و فیتنەبازان پارێزی یاڕەبی خوای پەروەردگار ئەم کارەساتانە ئەم دڵ ناڕەحەتیانە بکەی بە مایەی هیدایەت بۆ ئەو خەڵکی ئەوروپا و ئەمریکایە خوا نور و ڕۆشنایی حەزەتی محەممەد بخەیە ماڵەکانیانەوە دڵ و دەروونەکانیانەوە ئێمەش ئەهلی ئیسلام تەبا و ڕەباکەی مزگەوتەکان و ماڵی خۆت یا ڕەبی خوا گەرم و گوڕکەی ئوصیکم عباد.